والصلاة والسلام علی سیدنا محمد وعلی آله وأصحابه أجمعین ئیماندارانی بەڕێز ئەی ئەو کەسانەی کە لەم کاتەدا ڕووتان کردوتە ماڵێک لە ماڵەکانی خوای پەروەردگار بۆ بەجێهێنانی فەرزێک لەو فەرزانەی کە خوای پەروەردگار بۆ بەرژەوەندی دین و دنیای خۆمان لەسەری فەرز کردوین خوای گەورە ومیهرەبان لەم کاتەدا ڕەحمەتی خۆی بڕێژێ بەسەر ئێمە و ئەهلی قیبلەدا بە گشتی خوای پەروەردگار لە ئیسلام زیاتر شارەزامان کا هەموو جومعەیەک هەموو حەفتەیەک وانەیەکی تر لە ئیسلامەتیەکەمان فێر بین و ان شاء اللە کاری پێ بکەین و خوای پەروەردگار لە هەموو لایەکمانی قبوڵ کا اللهم آمین خۆشەویستانم ئێمە لە زنجیرە باسێکدا بووین لەژێر ناونیشانی کەسایەتیی موسڵماندا گەیشتووینە ئەڵقەی پێنجەمی ئەو زنجیرە باسە کە زۆریشی ماوە. ئەمڕۆ باسی ئەوە دەکەین شەخسییەت، کەسایەتی مرۆڤی موسڵمان لە ئایینی ئیسلامدا زۆر گرنگی پێدراوە. سەرچاوەی گەیاندنی ئەم ئیسلامەتییە بە ئێمە دوو شتە، قورئانی پیرۆز لەگەڵ فەرموودەکانی پێغەمبەر صلی اللە علیه وسلم. قورئانەکە خوای گەورە زەمانەتی پاراستنی کردووە بە کەسیشی نەسپاردووە هەر خۆی چۆن لە لەوح المحفوظەوە دابەزیوە سبحان اللە یەکێ لە معجیزاتی ئەم قورئانە ئەوەیە کە گەورەترین معجیزەی هەموو ئیسلامیشە هەتا ڕۆژی قیامەت فەتحەیەک ضەممەیەک پیتێک تەنانەت نوقتەیەکی لێ زیاد و کەم ناکرێ وە خوای گەورە نەشی سپاردوە بە هیچ مەلایەک بە هیچ پیاو چاکێک بە هیچ دیفاع لێکەرێک ئەوەیان عایدی خۆیەتی بەشی دوەم کە ئیسلامەتی بە ئێمە دەگەیەنێ فەرموودەکانی پێغەمبەرە صلی اللە علیه وسلم فەرموودەکانی پێغەمبەر هەرچەند وەحی خوایە بەڵام لەسەر زبانی بەشەرێکەوە دادەبەزێ کە حەزرەتی محمدە صلی اللە علیه وسلم ئەها قورئان جیاوازی هەیە لەگەڵ حەدیثە حەدیس هێشتا مەجالی ئەوەی تێدا هەیە خوانەناسێک بێ دینێک دەستکاری بکا لێی زیاد و کەم بکا بۆیە هەر لە کۆنەوە زانایانی بەڕێزی ئیسلام هەزار ڕەحمەتی خوایان لێ بێ قۆڵی مەردایەتیان لێ هەڵماڵی ئیمامی بوخاری و موسلیم و موسنەدی ئیمامی ئەحمەد و ئەبو داود و ترمزی و نەسائی و هەتا دوایی گۆڕیان پڕ نور بێ و خوا لە جیاتی ئێمە و هەموو ئوممەتی ئیسلام پاداشتیان بداتەوە بە پوخت و خاوێنی فەرموودەکانی پێغەمبەریان بۆ نەقڵ کردووین و داویانینە دەست و لە چەند کتێبێکا کۆیان کردۆتەوە لە فەرموودەکانی پێغەمبەرا صلی اللە علیە و سلم گەلێ جار جەنابتان گوێبیستن دەوترێ ئەم فەرموودەیە صحیحە ئەمەیان ضعیفە ئەوە حەسەنە ئەو فەرموودەیە مەوضوعە و هەر وەرناگیرێ هەڵبەستراوە بە دەم پێغەمبەرەوە صلی اللە علیە و سلم باشە ئەم پۆلێن کردنی حەدیسە بە چی دەزاندرێ؟ لە ڕێگای ئەو کەسەوە کە حەدیسەکەی گێڕاوەتەوە شەخسیەت باس دەکەین لە ڕێی شەخسیەتی ئەو کەسەی کە حەدیسەکەی گێڕاوەتەوە ئیمامی بوخاری حەدیسەکەی لە فڵان کەس بیستووە ئەویش لە فڵان کەسی بیستووە ئەویش لە فڵان کەس حەدەثەنا حەدەثەنا تا دەڵێت لە ئەبو هوڕێڕەم بیستووە یان لە خاتو عائیشەم بیستووە ئیمامی بوخاری ڕەحمەتی خوای لێ بێت کە کتێبەکەی ڕاستترین کتێبە لە دوای قورئانی پیرۆز لە دینی ئیسلامدا صحیحی بوخاری ئەفەرمێ هاتووە یەک بە یەکی ئەم کەسانەی هەڵسەنگاندووە ئەم پیاوە ناوی چییە کوڕی کێیە لە بنەماڵەی کێیە ڕەوشت و ئەخلاقی چۆنە ئەگەر لە هەموو عومریا شاهیدیەک وتبێتی یەک جار درۆیەکی کردووە حەدیسەکە لە صحیح دادەبەزێ بۆ ضعیف یەک درۆی کردبێ ئەگەر جارێک لە جاران بە بێ هۆکار ئەوەندە دەستبەتاڵ بووبێت لە بازاڕ و دوکانان بە بەلاش سوڕابێتەوە پلەی حەدیسەکە دێتە خوارێ چونکە ئەم پیاوە دەڵێن نظ فیه نظر تێبینی لەسەر ژیانی هەیە ئەگەر جارێک لە جاران خوانەخواستە لەسەر ڕێگای ژنان بیندرابێ حەدیسەکە پلەیەشکەش دێتە خوارێ ئەگەر درۆی لەگەڵ ئاژەڵێک کردبێ هەر لێی وەرنەگرتووە، چەند ڕێگای سەد کیلۆمەتری ئیمامی بوخاری بڕیوە، وتویانە پیاوێک لە فڵان شوێن فەرموودەیەکی پێغەمبەری لایە صلی اللە علیە وسلم کە چووە بۆ لای سەیر دەکا ئاوا لۆچی عەباکەی و جزداشەکەی کۆ کردۆتەوە بۆ ئەوەی حوشترەکەی بانگ کاتەوە ئیمامی بوخاری کە سەیر دەکا هیچی تێدا نیە بەڵام حوشترەکەی پێ دەخەڵەتێنێ گەلێ جار ئێمە مناڵ وا لێ دەکەین زۆر جار ئاژەڵان ئەوەی کە ئاژەڵدار بۆ ئاوا دەستەمۆی دەکا و دەیهێنێتەوە. ئیمامی بوخاری فەرموودەکەی لێ وەرناگرێ، هەرچی کابرا سوێندی بۆ دەخوا بە ڕاست و ڕەوانی بۆت دەگێڕمەوە، دەفەرمێ تۆ درۆت لەگەڵ بێزمانێکا کردووە، نابێ فەرموودەی پێغەمبەرت لێ وەرگیرێ. شەخسییەتت لەکەدار بووە. ها شەخسییەت چەند گرنگە. ئەو حەدیسە لەو پلەیە دێتە خوارەوە چونکە یەکێ لە گێڕەرەوەکانی بەشێک لە شەخسییەتی لەکەدارە بە یەک درۆ بە یەک سوعبەتی لە ڕاددە بەدەر ئەوەندە دەم بە پێکەنین بووە لە حەدی خۆی چۆتە دەرەوە حەدیسەکە دێتە خوارەوە سبحان اللە. جا شەخسیەت زۆر گرنگە من گەلێ جار وتومە. خۆزگە حکومەت لە چاکسازیەکانیدا کە بەتەمایە ئیشاڵا بیکا چۆن دایناوە دەڵێت کۆدی ئاسایش هەیە بۆ هەموو فەرمانبەرێک لە ئاسایش کۆمەڵە پرسیاری دوور و درێژی لێ دەکەن دوای وەرەقەیەک دەدەنێ لای خۆیان هەمووی خەزنە پێڵن کۆدی ئاسایشی ئەم مرۆڤە هەر وەختی پێویستیان پێت بێ ورد و درشتی مەعلوماتی تۆ لەلای ئەوان هەیە کارێکی پێویستیشە لە هەموو وڵاتێکەیە خۆزگە کۆدی شەخسیەتی ئینسانیش هەبوویایە. بۆ ئەوەی ئەگەر ئینسانێک لە وەزیفەیەکا داندرا سەیری شەخسیەتەکەیان بکردایە تا چەند شەخسیەتی قابیلی ئەم شوێنە هەیە بۆ نمونە حەل لە خۆمانەوە دەست پێ بکەین پێش باس کردنی خەڵک مەلایەکی دینی مامۆستایەکی مێزەر پاکی مزگەوت کە دەبێتە ئیمام و خەتیبی مزگەوتێک دین و دنیا بۆ خەڵک ڕوون دەکاتەوە. باوەڕتان ببێت چەند عیلمەکە ئەساسە شەخسیەتەکەی ئەساسترە چونکە ئەگە شەخسیەتێکی بەڕێزی نەبێ خەڵک دینی ئیسلامیشی لەبەر چاو ناشرین دەبێ ئەگە حەقیش بڵێ لێی وەرناگرێ لە وڵاتی بەریتانیا چەند ساڵێک لەمەوبەر یەکێ لەو مامۆستایانەی کە ئیمامەتی مزگەوتێک دەکا لە شاری لەندەنی بەریتانیا بۆمان دەگێڕێتەوە دەفەرموێ جارێکیان سواری پاسێکی کرێ بووم کابرا باقی دامەوە کە باقەکەم وەرگرتەوە چەند بنسێک وەدەوەکو چەند دینارێکی تەبع پەنجا دیناری تەبع بۆ نموونە لەم پارەی خۆمان کە هەر قیمەتێکی نییە زیادەم وەرگرتبۆوە وتم جا ئەو پارەیە قابیلی ئەوە نییە بیگێڕمەوە ببێتە زیادە و کەمە ئەوانەش پێویستیان بەو بڕە پارە کەمە نییە شایانی دەنگە دەنگی ناو پاسێک نییە خستمە گیرفانمەوە لە قاپیەکە خەری بوودا بەزم بیرم کردەوە وتم لە ئیسلامدا حەڵاڵ و حەرام کەم و زۆری نییە حەرام ئەگە کەمیش بێ هەر حەرامە بۆیە وتم کاکی شوفێر، بە زمانی ئینگلیزی، ئەم پارەیە ئەوەندە بن سەبوون منە ئەو پەنجا دینارە تەبعا زیادە بوو. کابرا ئاوڕێکی دایەوە و سەیارەکەی لە لا جادەوە وەستاند و وتی تۆ ئیمامی فڵان مزگەوت نی مامۆستا؟ وتم بەڵێ. وتی من سوپاس بۆ خوا دڵم ئارامی گرت. دەمێکە بە تەمای موسڵمان بوونم، بەڵام وتم با پێشەواکەیان تاقی بکەمەوە بزانم لە کەمێک حەرام خۆی دەپارێزێ، ئەم دوای نیوەڕۆیە دێمە خزمەت و موسڵمان دەبم قەسەم بە گەورەی خوا ئەو پارەیەت هەڵگرتایە لە ئیسلامەتی پەشیمان دەبوومەوە ها سەیری ئەو هەموو وەعز و ئیرشادەی مامۆستای نەکردووە سەیری ئەوەی کردووە لە پەنجا دیناری تەبعا دەپرسێتەوە یان نا بۆیە زۆر گرنگە ئەگەر ئەو قاف کەسێ تەعین دەکا بە ئیمامی مزگەوتێک سەیری کۆدی شخصیەتەکەی بکەی تا چەند پیاوێکی سەنگینە تا چەند دەتوانێت ئەمانەتی ئەم ئیسلامەتی ڕاگرێ بۆیە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم فەرمووی من اقتراب الساعة إذا تعلم علماؤكم ليجلبوا به دنانيركم ودراهمكم واتخذتم القرآن تجارة پەنا بەخوایەشە لە نیشانەکانی هاتنی قیامەت و تێکچوونی ئەم دنیای و تێکچوونی شیرازەی هەموو شتێک ئەوەیە فەرمووی زانا ئاینیەکان بۆیە علمی شەرعی فێر دەبن بۆ ئەوەی دینار و دیرهەم لە خەڵک وەرگن و خۆی پێ بژێنن کابرا ئەوەندەی مەبەستی پارە و معاش و مووچەکەیەتی و بەراتەکەیەتی ئەوەندە گرینگی بەلایەوە نییە حەقەکە وەک خۆی دەگەیەنێ یان نا زۆر جار خۆی لە حەقەکان پەنا بەخوادا دەدا خۆشەویست صلی الله علیه وسلم فەرمووی قورئان بازرگانی پێوە دەکرێ قورئان وەکو هەر شتێکی تر بازرگانی پێوە دەکرێ ها نابینی کابرا بە پارە قورئان دەخوێنێ ئەو دڵە زۆر بخوێنە ئەو دڵە کەم بخوێنە ئەو دڵە درێژە ئەو دڵە کورتە وەکو بە لۆتی و چاوەشێک بڵێ وا بکە و ئاوای بڵێ ها چونکە بۆ قورئانە کەچی جاران پیرەمێردێکی بەڕێز هەر جوزی عەمەی لەبەر بوو هەموو عالەم لەبەری هەڵدەستا دەیانگوو فڵانکەس قورئانی لە سنگایە فەقێیەک چونکە خالیس لەبەر خوا قورئانی دەخوێند سەد ڕیز عەشیرە لەبەری هەڵدەستا دەیگوو ئەوە فەقێیە ئەوە قورئانی لە سنگایە چونکە قورئانەکە نەکرابوو بە پارە نەکرابوو بە بازرگانی شەخسیەتی بە ئینسانەکە بەخشی بوو بەڵام بەداخەوە کە کرا بە بازرگانی و بە پارە خوێندن و معاملە پێوەکردن نە مەلایەتی قەدری دەمێنێ نە قورئان خوێندن شخصیەتی دەمێنێ خەڵک بە ئارەزوی خۆی ئەمری بە سەرا دەکا و دەیهێنێ و دەیبا جا بگەڕێەوە بۆ هەموو کارەکانی تر دکتۆرێک کە دەبێتە دکتۆر چەندە عیلمەکەی ئەساسە لە جەڕاحیدا لە ناسینی دەرمان ناسیدا واللهی شخصیەتی ئەوەندە ئەساسە ئەم دکتۆرە هەوێشی بۆ بکرێت چەند ئەمینە چەند نهێنی پارێزە، چەند حەیا و حورمەتی خەڵک دەچێتە بەردەستی وەکو خوشک و دایکی خۆی سەیری دەکا، چەندە لێبوردەیە، هەزار ڕەحمەت لەو دکتۆرانەی کە جاری وایە فەقیرێک چۆتە لای پارەی پێ نەما وتوێتی قەیچەکە، دەی با من سەد دەخۆش دەبینم با یەکیان پارەی تیا نەبێ، بەڵام وەڵاهی ئەمجارەش وەڵاهی نەخۆش هەبووە لە قاعەی عەمەلیاتی خەستەخانەی ئەهلی دابووە دکتۆرەکە لەناو سکی هەڵدڕیوە هاتۆتە دەرەوە بۆ لای کەسوکاری وتویەتی بە دوو ملیۆن عەمەلیاتەکە دەکەم بەڵام من نەمزانیوە ئەوەندە ڕیخۆڵەکانی عەمەلیاتەکە سەعاتێشکەی زیاتر دەوێت ئەگە بۆم نەکەن بە سێ ملیۆن بەجێی دێڵم ئەیسپێرم بە دکتۆرێککە لە ناو قاوشەی عەمەلیاتە ئەمە بێ شخصیەتیە ئەینا بڵێ ئەگەر پارەشم نەدەنێ ڕوحی ئەو ئینسانە بە هەموو دنیا نادەم چونکە من لە تەخەڕوجەکە سوێندم خوارد کە ڕوحی بەشەرم لەلا لە هەموو شتێک گەورەتر بێ ئەها شخصیت چەند گەورەیە هیوا هەیە مامۆستایەکی قوتابخانەیە ئەگەر شخصیەتی نەبێت پیاوێکی جنێو فرۆشە مناڵەکە لەبەر دەستیا فێری جنێو فرۆشتن دەبێت چەند مامۆستا هەیە ئەگە ئیشەڵا کەمن ئەوانە بە جنێ و بانگی تەلەبەی کردووە تاکە پێڵاوی تێگرتووە ینی ئەو تەلەبەیە فێری کەم شخصیەتی دەبێت لەگەڵ ڕێز و حرمەتم بۆ ئەو ئەوانەی کە مامۆستامان بوون و لە بەردەستیا خوێندومانە هونەرمەندێک چەند زەرورە کە شەخسیەتی هەبێ لە ڕێگای هونەرەکەیەوە لە ڕێی شانۆکەیەوە لە ڕێی گۆرانی و تەمسیلەکەیەوە ئەگەر پیاوێکی شەخسیەتدار بێ هەیە گۆرانیشی وتووە هەشە شانۆی پێشکەش کردووە کە دێتە ناو کۆمەڵ و مەزگەوت و مەجلیسەوە خەڵک شدەستی بۆ بەسنگەوە دەگرێ هەشە بەس خەڵکی فێری بەڕەڵایی کردو بەداخەوە چەند جوانە هونەرمەندەکانمان شخصیت بەرز بن چەند جوانە شاعیرەکانمان شەخسیەتیان بەرز بێ پیاوێکی وەکو پیرەمێرد ئاخر لە حەزاتی ژیانی وەسیەتەکەی ئەوەیە دەڵێ ئامان براکانم دنیا بەگران مەگرن خزمەتی میلەتی خۆتان بکەن دەستی داماوان بگرن لە دینی محەممەد لامەدەن خوا و پێغەمبەرتان بە حەق خۆش بوێ لەگەڵ یەک تەباو برابن ئەمە شاعیرەکانی ئێمە بوون کابرا زێشتا شیعر دەڵێ نەعوذ باللە حیج نازانێ ئیهانە بە دینی ئیسلام نەبێ بە مقدساتی ئەم دینە نەبێ بە خوا و بە پێغەمبەر دێتە خوارەوە کە هیچی شیعر نییە هەر قسەی دەنگی گەورەیە لە سەم و کەبەرە دەیخوێنێتەوە شخصیەتی نەماوە لە ناو خەڵکە خەڵک بە چاوی بێڕێز سەیری دەکا بۆیە ئێمە لە هەموو بوارەکاندا پێویستمان بەوەیە کۆدی شخصیەت بۆ خۆمان بۆ ئەو کەسانی وەزیفەیان بە تایبەت بەدەستە بدرێتە دەست هەیە ئەبێتە شۆفێری تەکسی لە ئاینی ئیسلامدا ئەگەر حوکمی پێ بکرێ ان شاء اللە کابرایەک کە لەو خەتەدا تەکسیەکی پێیە پێش ئەوەی خەتەکە بە پارە بکڕێ ئەبێت سەیری شخصیەتی ئەم ئینسانە بکرێ تا چەند ئەم سایق تەکسیە شخصیەتی بەرزە واللهی حەق وایە لە ئیجازەی ساقیدا خۆزگە حکومەت ئەوەشی دابێنایە کە ئیجازە ئەداتە ئەو گەنجە ئەو خوشکە ئەو برایە سەیری شخصیەتی بکە ئەم کەسە چەند شخصیەتی ئەوەی هەیە سوکانی سیارە بەدەستەوە بگرێ چەند شەخسیەتی وەی هەیە لە نەقڵیاتا ژن و کچی خەڵک بگوازێتەوە ئەمانەت بپارێزێ چونکە شەر نییە چەند ئەو هەموو حەوادیسەی دەبێ دوول لە ڕووی جەنابتان پەرژین بێ هەمووی بێ شەخسیەتی ئەو کەسانەیە کە بە پارەیەکی زۆر بەڵام عەقڵێکی کەم و بێ مەعریفەتی سوکانی سارەیەک دەگرێ و ماڵی خۆشی خەڵکیش وێران دەکا لە ئایینی پیرۆزی ئیسلامدا مەسەلەی شاهیدی مامۆستایانی بەڕێز ئاگادارن چەند گرنگی پێدراوە هەر کەسێ چوو لە دادگادا شکاتی کرد لە ئیسلامدا وەرناگیرێ بڵێ من شاهیدی ئەدەم فڵان کەسم شاهیدە ئەو شاهیدە دەبێ بناسرێ ئەبێ مەلەفی هەڵدرێتەوە شخصیەتی دیار بێ ها شخصیەت و کەسایەتی چەند گرنگە ئەم شاهیدە ئایا درۆزنە ئایا دزی کردووە پێشتر ئایا جوێن فرۆشە ئایا سوێن درخ بە درۆ دەخوا ئایا تەڵاق خۆری بەردەوامە ئایا سەیری مەلەفی کەن چەند جار لە لیژنەی فتوا تەڵاقی بۆ چاکراوەتەوە ئەگەر هەموو ڕۆژێ لە تەڵاق خۆران و سوێند خۆران و دزان بوو کاکە نابێ بە شاهید وەرگیرە لە مەحکەمەدا ئەمڕۆ بەداخەوە دادگاکانیش ئەوە ڕەچاو ناکەن هەر شاهیدی داڵە قوربان تەواوە بەڵام لە ئیسلامی ئێمەدا وانە سەیری شخصیەتی شاهیدەکە دەکرێت لە ئاینی ئیسلامدا عولەمایانی پێشوو فەرمویانە ئەو زەمەنە کە ئەوان فەرمویانە هەموو خەڵک کوڵاو و جامانەی لەسەرا بووە سەری ڕوود عیب بووە ساڵانی شەستەکان و ڕەمبێ حەفتاکانیش ئەو پیاوە بەڕێزە ڕیش سپیانەی ناو مزگەوت لە بیریانە ئەوەی سەری ڕوود بوو بێ عیبە بووە بۆیە لەو سەردەمەدا عولەما فەرمویانە ئەگە کەسێ هاتە دیوانی حاکمی شەرعی و شاهیدیدا حاکم سەری بەرز کردەوە کابرا سەری ڕوود بوو بە شاهید وەری ناگرێ بۆ چونکە نامۆیە لە ناو خەڵکە لەناو ملیۆنێک خەڵکا مەعقول نیە تۆزێ لەو هەموو خەڵکە جل و بەرگت جیاواز بێ ئەوەندە جیاواز بی لە خەڵک تۆ بە کەڵکی شایدی نایەی بەڵام ئەمڕۆ کە زۆربەی خەڵکی سەری ڕووتەوە ئەوەی جامانەی بەسەرەوە کەمە ئەو حوکمە هەڵدەوەشێتەوە چونکە نامۆبوونەکە حوکمەکەی نەماوە ئەها تەماشای شاهید دەکرێ پیاوێک لە خزمەت ئیمامی عومەرا کێشەیەکی هەبوو لەگەڵ پیاوێکی تردا ئیمامی عومەر فەرمووی شاهیدت هەیە وتی بەڵێ فڵانکەس شاهیدمە کە هاتە دیوانی شەریعەتی ئیسلام و خزمەت ئیمامی عومەر، حەزرەتی عومەر ئاوا سەیری کرد و بە شاهیدەکەی فەرموو من تۆ ناناسم، بەڵام کە ناتناسم مەعنا ئەوە نییە لە شەخسیەتی تۆ کەم ببێتەوە، من نانناسم ناتوانم حوکم بدەم بەوەی تۆ پیاوێکی چاکی یان خراپی، بە کەڵکی شاهیدی شەرعی دێی یان نا، بڕۆ کەسێک بێنە تۆ بناسێ و شاهیدیت بۆ بدا. کەسێک لە ناو مەجلیسەکەدا لە کۆڕی شەرعا هەستا و وتی، جەنابی ئیمامی عومەر، من شاهیدی بۆ ئەدەم ئەم پیاوە پیاوی چاکە. فەرموودی، شاهیدی چی؟ وتی، شاهیدی ڕاستگۆیی و دینداری. فەرمووی، زۆر باشە منیش پرسیار لە جەنابت دەکەم کە شاهیدی بۆ ئەم پیاوە دەدەیت کە حەقی شەهادەتی هەیە. جیرانتە؟ ماڵت بە ماڵیەوەیەتی ئاوا دراوسێ بن؟ وتی، نەوەڵا. فەرمووی، دەی ئاخر دراوسێ ئەزانێت دراوسێکەی چۆنە لە چاکی و خراپیدا. پرسیاری دووەم، معامەلەی دینار و دیرهەمت لەگەڵ کردووە کە دینار کەوتە بەینەوە ئەمجا چاکی و خراپی مرۆڤ دەردەکەوێ ئەینا تۆ کابرا معامەلەت لەگەڵی نیە چوزانی دز و درۆزن و دەستبڕە ئایا ڕۆژێ معامەلە کەوتۆتە بەینتانەوە وتی نەوەڵا فەرمووی سێیەم محەک سەفەرت لەگەڵ کردووە کە ڕەوشتی جوان لە سەفەرا دەردەکەوێت ئەم پیاوە چەند لێبوردەیە چەند لە حەقی خۆی دەبورێت چەند سەخی تەبیعەتە چەند دڵسۆزە چەند ڕازگۆیە فەرمووی نەوەڵڵا یا ئیمام قەت نەبووە ڕۆژێ لە سەفەر بین فەرمووی هەر لە مزگەوتا دیوتە وتی ئارەوەڵا لە جەماعەتەکانی جومعە دەیبینم فەرمووی براکەم خۆت ماندوو مەکە تۆ ناتوانی شاهیدی حەق بۆ ئەم پیاوە بدەیت کاکە بڕۆ بە دووی کەسێکا یان دراوسێت بێ یان شەریک معامەلەت بێ یاخود لە سەفەرا شەریکت بوو بێ و حەقەن سوێن بخوا کە تۆ پیاوێکی چاکی ئەمجا شاهیدەکە وەردەگیرێ ها لە شاهیدیشە بۆیە ئێمە زۆر جار جوابی شەرعی خەڵک نادەینەوە کابرایەکت بۆ دێنێ هەر سەرت سوڕ دەمێنێ ئەمە ئەمە ئەگە دە هەزاری تەبعی بدەیە ئامادەیە دە جار دەست بە قورئان ئادا هیچ گرفتێکی نییە کاکە ئەمە بە کەڵکی شاهیدی نایە چونکە شەخسیەتی نەماوە لە ناو خەڵکە کابرات بۆ دێنێ ڕۆشتاوارە بە دەوری مەکتەبی کچاندا دەسوڕێتەوە ئیتر مام ئەمە شخصیەتی نەماوە لە دادگای شریعەتی ئیسلامیدا قەسەم بەخوا بە شاهید وەرناگیرێ هەتا لە محکمەدا بڕوای پێ بکرێ جا بۆ هەموو کارەکانی تر چەند جوارە محامیەک شخصیەتی هەبێ کاتەکە لە پێناوی پارەدا ناحەقێک ناکا بە حەق لە پارەکەی خۆی دەبورێ بەڵام میهنەکەی خۆی تێک نادا کە پارێزەریە پارێزەری حەقا نەک پارێزەرە لە پێناوی پارەدا دادگاکەش بە هەمان شێوە ئەمڕۆ ئێمە پێویستیمان بە زیندووکردنەوەی ئەو شخصیەتە بەرزانەیە کابرایەک دەبینی حکومەت دایناوە بە کاربەدەست واللە من جاری وا وتویانە فڵان کەس بوو بە مدیری فڵان دایرە پیاو پێکەنینی دێ وەرە دز بکەی بە مەسولی خەزێنە هەمووش ئەو دزی لە باوکیشی دەکا بەخوا کورە بەخوا دزی لە ژن و منداڵەکەشی دەکا جاوەرە کاروباری ئەو حکومەتەی بگرێتە دەست هەر پیاو پێکەنینی پێ دەکەڵم فلان کەس بۆتە مەسولی فلان دایرە چونکە شخصیەتی نییە ڕابردوەکەی دیارە کە چییە ئەبێ حکومەت سەیری شەخسیەتەکان بکا وەڵای چاکسازی بە ئا ئەوە دەکرێ کەسی شیاو لە شوێنی شیاو بە شەخسیەتی شیاوەوە شەرنی هەر علمی هەبێ شەرنی هەر دیندار بێ شەرنی هەر نوێشکەر بێ ها پێغمبەری خوا صلی الله کاتی صحابەیەکی پایە بەرزی وەکو ئەبو ذەڕی غەفاری داوای لێ دەکا دەفەرمێ بمکە بە مدیر ناحیەی شوێنێک بە قایم قامێک دەفەرمێ والله ئەی ئەبو ذەڕ تۆ پیاوێکی لە ئەو کەسانەی لە ئەوەڵی ئیسلامەتیەوە خەبات دەکەی بۆ ئەم دینە لە سەرەتایی ترین مسلمانەکانی لەو کەسانەی کە قورئانت لەبەرە لەو کەسانی قەت درۆ ناکەی لەو کەسانی شەو نوێژ دەکەی بەڵام پیاوێکی ئوموری ئیداری دووەڵی پێ بەڕێوە ناچێ ئیدارەت پێ بەڕێوە ناچێ ئینەکە ضعیف ضعیفی لە ئیدارەدا و ئینەها ئەمانە ئەمە ئەمانەتەوە ئینا خیزیون و نەدامە لە ڕۆژی قیامەتە بۆ دەبێتە ماڵوێرانی بۆ دنیای خەڵک بۆ قیامەتی خۆشت نەیدایە شخصیەتی تۆ بەم کارە ناخوا کاکی من پێت بەڕێوە ناچێ ماڵی خۆشت و خەڵکیش مێران مەکە چەند جوانە هەر پیشەیەک حکومەت داینا بۆ کەسێک سەری شخصیەتی کا کابرا کارمەندی تەندروستیە کەوتە تەندروستی ینی پاک و خاوێنی ئەبێ فەڕاشی خەستەخانەیەک ئەو پەڕی تا پاک و خاوێنی پێوە دیار بێت چونکە شوێنەکە شوێنی ئەوەیە میکرۆبێک بەلاشەیەوە نەبێ کابرا ئەبێتە مجێوری مزگەوت ئەبێ سەیری دینداری کەی سەیری ئەوەی کەی چەند بەلایەوە خۆشە خزمەتی مزگەوت بکە واللهی وباللهی مجێوری مزگەوت هەیە لەو وەزارەتی ئەوقافە تا ئێستا سوزەی بۆ خوا نەبردووە ئێ مەعقولە تۆ مزێوری مزگەوت بی نوێژ نەکەی بە واستەی فلان کەس و کاک فلان کەس و تەسکەی فلان حیزب تەعین بووە نەخێرە بێ بزانی ئەم پیاوە چەند دڵسۆزی ماڵی خوایە چەند شانازی بەوەوە دەکا ئاودەستی مزگەوت پشوات چونکە بۆ مسلمانێک تارەتی نوێژی تیا دەگرێ بەلایەوە شەرم نییە بەلایەوە شەرم نییە سەربەرزیە عیزەتە گسک لە مزگەوت دان سەیری شەخسیەتی بکە چەند دڵسۆزی دینە ئەمجا بیکە بە مجێوری مزگەوت ئەگەر وانەبوو بە کەڵکی ئەو پلەیە نایە ئەخ بۆیە گەندەڵی لە حکومەتا دروست دەبێ و حکومەتیش ناشیرین دەبێ پاراستنی شەخسیەتی شارەکەی خۆت گوندەکەی خۆت وڵاتەکەی خۆت ئێمە هەتاوەکو ئەم وڵاتی خۆمان خۆش نەوێ هەتا ئەم میلەتی خۆمان خۆش نەوێ هەتا خزم و کەسوکاری خۆمان خۆش نەوێ بەچی خۆشمان بوێ ئەگە خراپ بوو لەگەڵی نەبین ئەگە براکەت خراپ بوو زوڵمی لە خەڵک کرد پشتیوانی لێمەکە ئەگەر چاک بوو هەوڵ بدە چاکتر بێ بەڵام ئەگەر بۆ خراپە بوو وەڵاهی دەستی بگرە مەهێڵە سەمعەیق عەشیرەتەکەت قەومەکەت دێیەکەت شارەکەت ناشرین بکا ئێمە ئەگەر باسی ئیسلام دەکەین جوانیەکانی خەڵکی بێدینیش دەبینین ویژدانێکمان هەیە بە چاکی خەڵک دەڵێن چاک بە خراپ و بێدینی دەڵێن خراپ ساڵی 2004 نازام جنابتان ئەگەر لە یادتان بێ ئێستەم بنووسراو لامە ساڵی 2004 لە وڵاتی نەرویجا سێ کەسی خەڵکی وڵاتی نەرویج پانزە ساڵ بوو لە ئەمریکا دەژیان کۆچیان کرد بچوو بوون بۆ ئەمریکا دوای پانزە ساڵ هاتنەوە بۆ وڵاتەکەی خۆیان بۆ وڵاتی نەرویج کە هاتنەوە دەستیان کرد بە دوکان و بازار و ڤێلا و شوقا کڕین ها حکومەتی خەمخۆر چۆنە ڕقابەی خستە سەر ئەم سێ کەسە مەلەفی هەڵدانەوە شەخسیەتی هەموو کەسێ لەوێ نووسراوە شەخسیەتت داخۆ چۆنە تۆ سەیری کرد ئەم پیاوانە وەختێک کە لە نەرویج ڕۆیشتون لە برسان ڕۆیشتون هیچیان نەبووە پەیوەندیان کرد بە باڵوێزی نەرویج لە ئەمریکاوە مراقبە بکە سەر ئەم سێ کەسە کە لە ئەمریکا ئیشیان کردو بزانە لە کوێ ئیشیان کردووە ئیشێکیان کرد بۆ خزمەتکاری ماڵان و جادە پاکردنەوە ئەوانە واتە پارەکەیان بەس بایەوە بوو پێی بژیان ئەی ئەم پارەیە لە کوێ پەیدا بووە کە ئەمانە لە پڕا بە ملیۆن دۆلاریان پێیە و شوقە و ڤێللا دەکڕن؟ یەکسەر دۆسێیەکی کردەوە، حکومەتی نەرویج ئەم پیاوانە ئاگایان لێ نییە، خەریکی بازرگانی خۆیانن، لەگەڵ حکومەتی ئەمریکیدا وتی بزانن ئەم پیاوانە گرفتێکیان هەیە، ئەم سێ کەسە هاتوونەوە وڵاتی ئێمە، لە وڵاتی ئێوە بە پارەیەکی زۆر هاتوون. سەرەنجام لەو دۆسیەدا ئاشکرا بوو بانقێک بڕدراوە لە نزیکی ئەوان، بانقێک چەند ملیۆن دۆلاری لێ دزراوە، دزەکانیش نەگیراون، حکومەتی نەرویجی هەر سێکیانی قۆڵبەست کردن و دایەوە بە ئەمریکای ئیعترافیان کرد کە ئێمە بانقەمان بڕیوە. ئەها چاولێ ئەو وڵاتە چەند ئیعتیبار پەیدا دەکا ئەمجا جارشکە کە نەفەری نارد بۆ وڵاتی ئەمریکا کە وتی نەرویجیم دەڵێ مصدقە چونکە وڵاتێکە ناهێڵێت دز لە وڵاتەکەیدا بێ من مامۆستایەکی ئاینی خەڵکی هەولێر چووبووە لەندەن وتی بە گەڕەکێکا ڕۆیشتین وتم ئەم گەڕەکە یان پاکستانین یان عێراقین دوای دەرکەوت نیوەی پاکستانی نیوەی عێراقی وتی ئەمە مەسابەتی زانیتە وتی خۆڵیان لەبەر دەرگاکە فڕێداوە چونکە خەڵکی وڵاتەش وڵاتی خۆیان خۆش دەوێ هەر زانیومە ئەخلاقی وڵاتی خۆمانیان فڕێ نەداوە سەر جادەکەیان پیس کردبوو چەند جوانە ئینسان سەمعەی وڵاتەکەی پارێزراو بێ سەمعەی دێیەکەی پارێزراو بێ بە خەڵکی باش شخصیەتی جاری وایە کابرا هیچ عیبی نیە کە کوتیان خەڵکی فڵان دێ یەکسەر سەمعی دادەبەزێ فەقیرە ئەڵەن خەڵکی فڵان بنەماڵەیە کچێکی زۆر ڕێک و پێکە کوڕ نایەوێ چونکە ئەڵەن خزمی فڵان کەسە لە کاتێکا لە مەلە ئیسلامی شامەرفوزان شخصیت هەر کاریگەری بۆ خۆت نییە بۆ سەر خەڵکی تریش هەیە حرمەتی شوێنەکان دەبێ پارێزراو بێ خوا لەو قورآانەدا هەموو شتێکی بۆ ئێمە بەیان کردووە ئەفەرمێ ئەوێ مزگەوت شخصیەتی هەبێ مزگەوت هەر بیناکەی شەر نییە هەر گومەز و منارەکەی و هەر گەورەیەکەی و ئەهلی جمعەکەی شەر نییە شخصیەتی مزگەوت شەرتە خوا لە قورآانە فەرموویەتی و ئەن المساجد لله مزگەوتەکان ماڵی خوان خاصن هی خوا لله تایبەتن بەخواوە هی کەس نین بەڵام شەخسیەتی مزگەوت بە چیەوە بەندە فلا تدعو مع الله احدا غەیری بانگەواز بۆ خوا نابێ بانگەوازی بۆ کەسی کە تێدا بکرێ نابێ کەسی کەی تێدا بناسرێ نابێ کەسی تری تیا مەتح بکرێ نابێ دوژمنایەتی کەسی تێدا بکرێ ئللا ئەوەی دەوترێ خالیسەن مخلیسەن بۆ خوا بێ شەخسیەتی مزگەوت بەوەوەیە بەس بۆ خوا کار بکا بەس بانگەواز بکا بۆ خوا کە ڕێبازی خوا و پێغەمبەریش هەمووی ڕەحمەتە ئەگە مزگەوت لەوە لایدا شەخسیەتی نامێنێ مزگەوتەکە شەخسیەتی دەڕوخێ چونکە خوا فەرمووی فەلا تدع مع الله احدا تۆ بۆ شتێکی کە بەکارت هێنا زانکۆ چەند مقدسە ناوەندێکی معریفی و علمی و ئەکادیمیە ئەگەر وەکو زانکۆکانی ئەمڕۆ بەداخەوە بوو بە جێگای سفوری و خۆڕازانەوە و عەرزی لاشەی کچان زانکۆ وەکو یەسای دەدێ کابرا خەریکی زانکۆیە بەقەدەر شەشی ابتدایی جاران نازانێ عەرەبی و ئینگلیزی بخوێنێتەوە چونکە هەر خەریکی جل و مۆد و خۆگۆڕین بووە ها لە شەخسیەتی زانکۆکەی دابەزاند زانکۆیەکی ئەمریکی و هارتفاردی بەریتانی چی فەرقە لەگەڵ زانکۆی سلێمانی و سەلاحەدین تەنها ئەوەیە ئەو لەوێ بەس خەریکی علمە ئەمەی ئێمەش لێرە بەس خەریکی خۆبادان و سوڕدان و حەفلەی تەخەڕوج و خۆگۆڕین و سوور و سپیاوە ئەو پێش دەکەوێت شەهادەکەی تۆ لە هیچ عالەمەکان نایخوا بەداخەوە ها شخصیتت دابەزی دایرە شخصیتی بەوەیە دەوەڵی دەچێت دایرەی وا کە کارمەندەکانی ڕێک و پێکن ئیشەکە ئەوەندە ئوتوماتیشیش دەڕوا دێڵێ هێزار ڕەحمەتیان لەبێ ئەوە دایرەیە دەچیە دایرەیەکیش ئیلا دەبێت چاو ورد کەی ئەوانە پێشتر تەلەفۆنێکت کردبێ واسیتەیەکت هەبێ بەرتیلەکە حازر بێ ئەینا گیر دەخۆی تێدا یەکسەر حکومەتیشت بەرچاو دەکەوێ شەخسیەتی دایرەکەی ئەو کارمەندە دابەزان شەخسیەتی شوێنەکانیش هەیە پێغمبەری خوا صلی الله علیه و سلم فەرمووی لە نیشانەکانی ئاخری زەمان ئەوەیە کەسی بە شەخسیەت دەگمەن دەبێ بەداخەوە ئینسانە دڵسۆزەکان، ئینسانە بەوەفاکان، ڕاستگۆکان، موخلیسەکان، دیندارەکان، دڵسافەکان بە پەنجە ئاماژەیان بۆ دەکرێت. ئێوە الحمدللە ئەهلی مزگەوتن ئەوا ماونەوە لەم کۆمەڵگایەدا کە هەمووی ماددە داگیری کردووە هەیە بەس پارە دەناسێ لە سنتێک خۆش نابێ بەڵام یەک جار بڵێ لا اله الا الله پێیینە پێ کەمیە چونکە بۆ قیامەت هیچ تموحی نەماوە کەچی لە دنیادا دەزانێت سنت لوردکردنەوەی سنتیش چەندە قیل وما الرویبضة قال السفیه یتکلم فی امر العامە فەرمووی ئەو کاتە شیرازەی دنیا تێکدەچێ ژیان تامی نامێنێ کەس لە خۆی ئەمین نابێ فەرمووی ئەو کاتەی ڕوەیبیضەت قسە دەکا وتیان ڕوەیبیضە لە زاراوەی حەدیسات چی ئەی پێغەمبەری خوا فەرمووی ناکەس بەچە ئیشی خەڵکی دەکەوێتە دەست ئیشی گشتی خەڵک دەکەوێتە دەستی ناکەس بەچەی کوڕی ناکەس بەچە، کەس نازانێت کێیە و ئەسڵ و فەسڵی چییە، ئەویش بە ئارەزووی خۆی خەڵک دەچەوسێنێتەوە، واتە خەڵکی بێ شەخسییەت کاروباری ئەو خەڵک و میللەتەی دەکەوێتە دەست، فەرمووی ئەو کاتە ژیان تامی نامێنێ، نابینی بە چاوی خۆت لە نیشانەکانی قیامەتە کە شەخسیەت و قەدر و حرمەتی دایک و باوک نامێنێ فەرمووی ئیزا وەلەدەتی ئیزا وەلەدەتی الامە ربتها فەرمووی وەڵڵاهی ئەولاد بە چاوی خزمەتکاری سەری دایک و باوکی خۆی دەکا چەند کچ هەیە ئێستا دایکی خزمەتکارێتی هەتا کچەکە لە خەو هەڵدەستێ کچی عازب لە شەش و لە زانکۆ و لە پەیمانگایە ئەبێ دایکی نانچەکەی بۆ حازر کە وەگات شۆ جلەکانی بۆ پشووە چەند کوڕ هەیە بە چاوی خزمەتکاری سەیری باوکی دەکا بەس بە پارە کەر پەیدا کەر بە حەماڵی بازاڕ ئێوارە عەلاگەی بۆ بێنێتەوە ئەینا هێچ قەدر و حورمەتێکی باوک و ئەولادایەتی و دایک و کچایەتی نەماوە بەداخەوە ئەوە نیشانەکانی قیامەتن کە شەخسیەت نامێنێ جاران شەخسیەت گەورەترین سەرمایەی مرۆڤ بوو کۆتای وتارەکەم بە ئەم بەسەرهاتە دێنم خۆشەویستان سرمایەی گەورەی ئێمە شخصیەتی ناو ماڵەکانمان بوو شخصیەتی کوڕ و کچەکانمان بوو پیاوێک ناوی حاجی شەریفە جا پیاوی بەڕێز حەق وایە لە مێژوودا ناوی تۆمار کرێ میللەتان هیچیان لە ئێمە زیاتر نییە کە ژیاننامەی کەڵە پیاوانی خۆیان نووسیوەتەوە بەس کورد کەمتەرخەم بووە لە یەکێ لەو کتێبانەی کە لای منە باسی حاجی شەریف دەکا لە دێی مۆلیتچە لە ئاغجەلەری قەزای ئەم چەمچەماڵی لای خۆمان لە قەزای چەمچەماڵ ناحیەی ئاغجەلە لە دێم وەلیتشا پیاوێکی زۆر ناودار و پیاوانە و ڕیش سپیی ئاوایی ناوی حاجی شەریف بووە کۆمەڵێ پیاوی بەڕێز و مامۆستای ئاینی میوانی دەبن شەو لەلای دەمێننەوە بەیانی کە لە نوێژی بەیانی دەگەڕێنەوە بانیژەیەک دەبێت لەسەری دادەنیشن لەسەر بانیجەکە دادەنیشن و مەڕوماڵاتیان دەبێت ئەو زەمەنە مەڕوماڵات لە پەچە دەردەکرێ و حەوشە بەجێ دێڵێ یەکێ لە کچەکانی یان لە بووکەکانی لە ئافرەتەکانی ماڵ دێ دەست دەکا بە حەوشەماڵین مام ئەو خەڵکەش ئاوا سەیری ژێرەوە دەکەن شوێنەکان وا دەبێ حاجی کە سەیر دەکا بایەکی تون هەڵدەکا خەریکە کراسی کچەکەی یان بووکەکەی هەڵدەداتەوە و ئاوەڵ کراسەکەی دەردەکەوێ ڕەنگی زەر دەبێ عرق دەردەکاتەوە هاوار دەکاڵێ یا ئەڵڵا فریام کەوی جوانەگا زەل لە پێناوی تۆدا ببەخشێ و سەدەقە بێ ئەڵێن حاجیەوە چ بوو نەخۆش بووی دەست بۆ سەر دڵیە با دڵ هیچ کارێک نەبوو وەڵاهی بە خەتەرەمە هات خێرێک ئەنجام بدەم میوانەکانی ئافرەت دەڕۆن و بە ئەمینی کوڕی دەڵێ کوڕم بڕۆ جوانەگا زەرد کە دابەستەیە و وەختی فرۆشتنی هاتەوە پارەیەکی مۆڵ و باشی ئەو سەردەمە دەکا کاسپی ساڵمانە بێنە سەری بڕە و بەبێ جیاوازی بەسەر فەقیر و هەژاری دێدا بە هەمووی دابەشیکە ئەڵێ باوە گیان بەسەر چاوی ئێمە خاوەن ماڵ نین لە ئاستی قسەی تۆدا بەس تو ئەو خوایە ئەم خێرە لەو کاتە کتوپڕەدا بۆ ئەنجام درا فەرمووی ڕۆڵە بایەکە هات و کچەکەمیان بوو کەکەم خەریب و ئاوەڵ کراسەکەی بەدەرکەوێت لە ژێرەوە لەو کاتەدا دوعام کرد و هاوار پێم عیب و هاوارکم لەبەر چای میوانەکان وتم خوا شەرمەزان نەبن لەبەر چای ئەو پیاوە بەڕێزانە و ئابڕوم نەچێ و ئەم ئافرەتە دانیشێ بە دانیشتنەوە پەچەکە بماڵێ لەو کاتە ئافرەتەکە دانیشت و پشتی ڕووی لە میوانەکان کرد و پشتی تێکن و پەچەکەی بە ڕێک و پێکی ماڵی سبحان اللە یەک جوانەکەی کرد بە خێر نەک قاچ و قلوڕ سەری بەڕووتی دەرکەوێ هەر ئاوە کراسەکەی دەرکەوێ ئێمە خاوەنی ئەم میلەتەین ئەمە دڵپیسی نییە هەتا ئەو پیاوانە هەبوون تەلاق نەبوو لە دادگاکاندا هەتا ئەو پیاوانە هەبوون کچی خەڵک سوکایەتی پێ نەدەکرا هەتا ئەو پیاوانە هەبوون کچت هەبوایە بە حلمەتەوە دەستت ماچ دەکرا نەک هەتا مارەی دەکا واللهی ئێمە دوو ساڵی شەناسین بۆ ژن مارەکردن هەشتی شەو لە ئیمارەکە دوانزەی شەو یام هەشتی بەیانی دێتەوە مامۆستا وەڵا نامەوێ لێی وەڕس بووم دوو ساڵە تەراییم پێداوە لێی وەڕس بووم تەرایی پێدام بە کچان نەبوو قەدر و حرمەت هەبوو ئەمە دڵپیسی نەبوو ئەمە حرمەت بوو ئەمە ئاڵتونێک بوو ئافرەت نەدەبوو دا دا نەدەبوو لە هەموو سەرنجۆکێک فڕێ بدرێ چاو لێیە شەخسیەت چەند گەورەیە بەداخەوەم تخوا ئەو قسەیەمان لێ وەرگرن وەڵی کچی وا بەڕێز هەیە وتوێتی مامۆستا شوم کردو بە کوڕێکی محتەرەم هاوشانی خۆم دیندار بە ئەخلاق ئەڵێم واللهی عیبەیە حەفلەکردن ئەی هاوار شەرەفی خۆت بخەیە بەردەمی کۆمەڵە چاوبرسی بێن کچەکەت هەڵپەڕێنن واللهی عەیبەیە دوو لە ڕووی جەنابتان عەزیەکی ڕووت و قوت بەس بەناو جل و بەرگا کچەکە خۆی نایەوێ کچ بەو تەمەنە مناڵیە کوڕ بەو تەمەنە مناڵی ئەڵێ ئەوە عەیبە دایک و باوکی کچەکە ئەڵێ لەو ماڵە نایبەیە دەرەوە هەتا حەفلەی بۆ نەکەی هێندێ هەڵی نەپەڕێنن بابا عیبە تو ئەهلی مزگەوتی ئێمە ئەمە باسی شخصیەتی دیندارانە دەکەین ئەوە ڕێز نییە ڕێز ئەوەیە کە ئیسلام فەرموویەتی شخصیت لە شریعەتی خوادایە شەرعی خوا جێبەجێکە شخصیتت دەبێ شەرعی خوا جێبەجێ کە ئابڕووت پارێزراو دەبێ شەرعی خوا جێبەجێ کە عیزەتداری دنیا و قیامەت دەبیت خوا دنیا هەڕوا ڕوون نابێ هەی ئافرین بۆ ئەو خوشکانم کە هاتوچۆی ئەم مزگەوتە و مزگەوتەکانی تر دەکەن هەی دەستان خۆش بێ ئەم قسەیە لە برای خۆتان وەرگرن لەچکەکانتان باشترکەن خۆداپۆشینەکانتان تێر و تەواوترکەن لۆمەی لۆمەکەران نەتان لەقێنێ ئێوە خاوەنی شخصیەتن ئێوە باوک و براکانتان ڕووسوری دنیا و قیامەتن ئینشاءاللە بۆ خۆشتان سەربەرز دەبن دونیا ئەو تەعقەیە کە تیا دەژی کە بە جێت هێش گۆڕێک پێشوازیت دەکا هەموو دونیا شخصیەتی تۆ بێ واللهی گرنگە لە سەرمەرگیشا شخصیەتە تەبێ مەلایکەت بڵێ وەرە دەرەوە ئەی ڕوحی پاک بۆ لای خوایە کە لێت ڕازیە چونگە زۆر کەسی شەیە لە سەرمەرگا مەلایکە لی توڕە دەبن وەرە دەرەوە ئەی ڕوحی پیس بۆ لای خوایە کە لێت ناڕازیە پەنا بەخوا ئەچێ قەبرێکەوە ئەو چاڵە باخێک لە باخەکانی بەهەشت بێت لە هەموو کۆشکی دنیا گەورەترە ئا ئەم دوو سێ کەلیمەیەش باسی دنیامان کرد با باسێکی گۆر و قیامەتیش بکەین چونکە دنیا کۆتایی پێدێ و دوێنێ لە دنیا میوان بووی لە چوارچێوەی کات و شوێنی دیاری کراو زەنگی مەرگ لە ناکاوە لێیدا وتی کاتت تەواو سەرمایەی تەمەنی دنیات سەهۆڵێک بوو وا بوو بە ئاو ڕاستە دوێنێ ناوت هەبوو باوت هەبوو بەڵام ئەمڕۆ جیایەکی دروێنە کراو هەویە و پووڵ و پارەی گیرفان، ژیان لەگەڵ کۆڕی دۆستان، سەفا و سەیران، گەرمێن کوێستان، خەونێ بوون و بڕانەوە، کە تۆ بوویتە نێچیرێک و کفن لە ئامێزی گرتی، ئەوانە گشت شارانەوە. دەڕامێنە لە حاڵی خۆت، لەو گۆڕەی بوو بە ماڵی خۆت، سەریم بەردە و ڕایەخ وا گوڵێکی سەردە، چ کونجێکی تەنگەڵانە، تۆ ژووری وات قەت نەدیوە. تۆ ژووری وات قەت نەدیوە لە جیاتی دا لە ڕای سەربان ڕووپۆشیان بە بەرد تەنیوە وەک خانووی سەر دنیا نییە و لە گڵدا دایان بڕیوە دە بپرسە کوا کەی ماڵ و هەیوان وایە نە پەنجەرە نە دەرگایە بواری دانیشتن نادا تەنها ژوورێکی باریکە چونکە گشت لای هەر دیوارە هەتاکو بڵێی تاریکە ئای چ ڕۆژێکی ڕەشە، ئای چەندە ڕۆژێکی ڕەشە، کەس لا لە کەس ناکاتەوە، بۆ ساتێکیش دەرگای ماڵی ناکاتەوە، گەرچی زۆر کەس بارکەوتەیە، کەس دڵی کەس ناداتەوە، نە هەواڵێ، نە سڵاوێ، نە سەردانێ، نە تیمارێ، نە بەخشینی قومە ئاوێ. گڵ چاوی پڕ کردوونەوە، تاڵاوی گۆڕی تەنیایی زۆر شتی بیر بردوونەوە، ئەوە زامی شەرای مەرگە واتاسی پێ بردوونەوە، کەسێ نیە بانگی بکەی دە کوا باوک و دایک و برا تروسکەیەکی ڕوناکی بە دی ناکەی کوا شەوقی گڵۆپ و چرا پێنازانی چ کاتێکە کوا سەعاتە دێرینەکەت بۆ لە دەستت داکەنرا جگەر گۆشەی دڵسوتاوت بێناز ماون باوکی چاکیان بۆ کوێ برا ڕوت کراوی لە دنیادا پارە و نامە و هەویە و خامە چیان لێکرا جا ڕێبواران لە ڕێی نزیکی گۆڕستان یەک دەدوێنن، باسی تۆ و گۆڕەکەت دەکەن، دەڵێن دوێنێ هەڵکەندرا، فڵان کەسی تیا نێژرا. جا نازانم، جا نازانم بۆ پەپوولەی ڕووحی ماندووت، مەنزڵی گۆڕ بەندینخانەی ترس و خەمە یان کەژاوەی ناز و ئەوین؟ گوڵزارێکی بەهەشتییە، پەنا بە خوا، یاخود چاڵێکی ئاگرین؟ مەستی خەندە و پێکەنینی، یا شیوەن و ئاه و گرین؟ دەڕاکشێ بە تەنهایی دڵنیا بە تۆ مردووی وا ئەم جارەش زەوی بۆت بۆتە دایک و بۆ لە دایک بوونێکی تر لە ئامێزی خۆی گرتووی مانەوەت لەم بەرزەخەدا حەملێکی درێژخایەنە و بە نۆ مانگ بۆت تەی ناکرێ و نابڕێتەوە سەری سندوقی گۆڕەکەت بە شەیپوری دووەمی ئیسرافیل نەبێ ناکرێتەوە خۆش بە حاڵی ئەو کەسەی چەند بۆ ئەم دنیایە حەزی لە شخصیەتە بۆ سەرەمەرگ و ناو ئەو گۆڕە تاریکەشی حەز دەکا بە شخصیەتەوە بچێتە حزوری خوا کە ئەویش ئاسانە بە ڕێبازی خوا و پێغەمبەرا بڕۆ لە دینی ئیسلام لامەدە سەرفراز دەبی ئەڵلقەی شەشەمی ئەم زنجیرە واسەگە خواتەمەنمامدا و دوعای خێرمان بۆ بکەن ئیشاڵا بە خزمەت جەنابتان دەگەینەوە لە ئەڵلقەی شەشەما و لێرەدا دوعا دەکەین لە خوای پەروەردگار خوای ڕەحممان پێ بکەی خوای ئەرحەم الراحمین بە ڕەحمی خۆت ڕەحممان پێ بکەی لە ئیسلامەکە زیاتر شارەزامان بکەی ئەوەی دەیزانین خوایە کاری پێ بکەین و عملی پێ بکەین بۆ ڕیا نەبێ و بەسەرمانیدا نەدەیەوە یا ڕبی خوا داوا لێ دەکەم ئەو کەسانەی نەخۆشن خوا شیفای بەخێریان بۆ بنێری ئەو کەسانەی نەخۆشن خوا شیفای بەخێریان بۆ بنێری خوایە ئەو کەسانەی دڵ بە خەمن دڵ ئاسوودەیان کەی خوایە ئەو کەسانەی مردوون لە گوناهیان خۆش بی خوایە ئەو کەسانەی مردوون لە گوناهیان خۆش بی ئەو کەسانەی مردویان لێ بردووە مردووە سێبوری دڵ و دەروونیان بدەی خوای ئەو کەسانەمان کە چاکین ڕاگیراو و دامەزراومان کەی لەسەر کاری جوان و چاکترمان کەی ئەو کەسانەمان کە ئەهلی ئیسلامین بەداخەوە لاڕێ بووین خوایە بمانگێڕێەوە سەر ڕێگای ڕاست خوایە ئەوانەی گومڕا بوون هیدایەتیان بدەی ماڵ و منداڵمان ساڵح و خۆشمان مسلیح کەی خوای پەروەردگار لێت دەپاڕێمەوە ئەوانەی ڕۆڵەکانیان ناساڵحکەن بۆیان ساڵحکەی خوای پەروەردگار ئەوەی ماڵ و منداڵی بە ڕەحمەتی هەیە لێی نەستێنی و بۆی چاکتر کەی خوای ئەوەی دەرسکوس دەردەرگای ڕزق و ڕۆزی لێ بکەیەوە خوای پەروەردگار عاقبەتی هەموو لایەکمان خێرکەی آمین آمین والحمد لله رب العالمین